بانگەوازێک بۆ بەهەشت ئایا دەتەوێ خێرت وەک موجاهیدێک بێت یان وەک بە ڕۆژوویەک یان وەکو شەو نوێشکارێک پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێت فەرموویەتی ئەوەی بە مەبەستی یارمەتیدان سەردانی بێوەژنێک یان هەژارێک بکات وەک ئەوە وایە کە لە پێناو خودا بجەنجێ وابزانم پێغەمبەر درودی خوای لەسەر بێت وتیشی وەک ئەوە وایە کە بەردەوام نوێژ دەکات یان بە ڕۆژوە و ڕۆژوەکەی ناشچێنێ هێندە خێری پێدەگات.